ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بە ناوی خوای بەخشندەی میهرەبان سڵاوتان لەبێ بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵقەیەکی نوێی بەرنامەی نۆژین ئامادەی پێشکەشکردنە. باوکەری کاک تاریق لەگەڵتانە بم ئێوەش هاوڕێمان بن. بەدەستهێنانی بەختەوەری گەورەترین دەستکەوتی ژیانە. بەختەوەری پێویستی بە هەبوونی ئایدیالێک یان ئامانجێک هەیە. تۆ کاتێک هەست بە ڕەزامەندی ئەکەی کە بەرەو پێش بچیت و هەنگاو بە هەنگاو لە شتێک نزیک ببیتەوە کە گرنگە بۆت. زۆرترین پێویستی مرۆڤەکان هەبوونی هەستکردن بە مانا و ئامانجە لە ژیاندا. ئامانجەکان هەستکردن بە مانا و مەبەستت لە ژیاندا پێ بەخشن. ئامانجەکان ڕێڕەوێکت لە ژیاندا پیشان ئەدەن، کاتێک بە قاری ئامانجەکەتدا بڕۆی شادومانتر و بەهێزتر دەبی، هەست دەکەی وزەی زیاترت هەیە، کاریگەریت، هەست دەکەی دەسەڵاتێکی زیاترت هەیە و لە ژیانتا دڵنیاتر هەنگاو دەنێی، لە هەر هەنگاوێکدا کە بەرەو ئامانجەکەت دەینێی زۆرتر دەگەیتە و باوەڕی کە ئەتوانی ئامانجی گەورەتر بۆ ژیانی خۆت لەبەرچاو بگری. یەکێک لە گەورەترین ئیمتیازاتی ئامانجدانانەوەیە کە ئامانج دەبێتە هۆی ئەوەی کە تا ئاقاری گۆڕان لە ژیانی خۆتدا کۆنترۆڵ بکەی. هەبوونی ئامانج دەرفەتی ئەوە دەداتێ کە دڵنیا بیتەوە لەوەی گۆڕانی ژیانی تۆ باڕاستی خواست و ئارەزوومەندی تۆ دێتە کایەوە. ئەرستۆ، دەڵێ کە هەر هەنگاوێکی مرۆڤ بە شێوەیەک لە شێوەکان ئامانجێکی هەیە، تۆ تەنیا ئەو کاتە شادومانی کە بە ئاڕاستەی ئامانجی خۆت دەجوڵێی، بۆیە پرسیارە گرنگەکە ئەوەیە کە ئامانجەکانی تۆ کامانەن، هیواداریت بگەیتە کوێ، دواجار حەزدەکەی چ دەستکەوتێکت هەبێ، سەرکەوتن لە دانانی ئامانجدایە و هەر شتێک بەدەر لەمە شتێکی لاوەکییە، ئیمتیازێکی تر لە ئیمتیازە گەورەکانەوەیە کە ئامانج دەبێتە هۆی ئەوەی کە تۆ ئاڕاستەی گۆڕان لە ژیانی خۆتدا کۆنترۆڵ بکەی. ئامانجە ڕوونەکان، دڵنیایی و بڕوابەخۆبوونت بۆ زیاد ئەکەن. دەسەڵاتت زیاتر دەکەن و پاڵنەرەکانت بەرز دەکەنەوە. تۆم هۆپکینز دەڵێ، ئامانج سووتەمەنی کوورەی سەرکەوتنە. ژیان بەبێ ئامانج وەکوو شۆفێرییە لە تەمتوماندا. مەکینەی ئۆتۆمبێلەکەت چەندێک بەهێز بێ، تۆ بە هێمنی لێ دەخوڕی، بێگومانیت و تەنانەت لەسەر جادەی ڕێکیش لەسەرخۆ دەڕۆی. بە بڕیاردان لەبارەی ئامانجەکانتان، تەمتومان دەست بەجێ نامێنێت و تۆ کەویتە بارودۆخێکەوە کە سوود لە تواناکانت وەردەگری. مێشک یەکێک لە نیشانەکانی وردەکاری پەروەردگارە و لە باشترین ئەو بەخششانەیە کە خوای گەورە بە مرۆڤی بەخشیوە، مێشک دەتوانێت لە چرکەیەکدا لە سی بلیۆن زانیاری بکۆڵێتەوە و نزیکەی شەش هەزار میل دەمارەخانەی تێدایە و کۆئەندامی دەماری مرۆڤیش لە نزیکەی بیست و هەشت هەزار دەمار پێکدێ هەر دەمارێکیش بریتییە لە کۆمپیوتەرێکی قەبارە بچووکی سەربەخۆ کە لە توانایدایە لە ملیۆنێک زانیاری بکۆڵێتەوە. ئەو توانا زۆر و زەبەندانەی کە خوای گەورە بەخشیونیە تا ئەدەمیزاد بە جارێک لە ڕێی پەروەردە و فێرکردنیکی نادروستەوە لە بەین دەبرێن. هەندێک لە توێژینەوەکان دەریان خستوە کاتێک کە مناڵ لە دایک دەبێ ئاستی داهێنانی زۆر بەرزە و ئەو مناڵانەشی تەمەنیان لە نێوان دوو ساڵ بۆ چوار ساڵ دایە لە سەدا نەوەد و پێنج یان داهێنەر و نوێکارن و توانایان زۆرە و لە توانایان دایە چالاکانە بیر بکەنەوە لەم بارەیەوە چەند توێژینەوەیەک لەسەر ژمارەیەک مناڵی تەمەن حەوت ساڵ ئەنجام دراوە، دەرکەوتووە کە ڕێژەی داهێنەرانیان بۆ لە سەدا چوار دابەزیوە و لەگەڵ گەورەبوونیشیاندا لە سەدا دووی مناڵان دەمێنێتەوە. ئەو مناڵانەی لە ماوەی تەمەنی مناڵییاندا لەلایەن دایک و باوکیانەوە سەرکوت کراون و چەندین جار پێیان وتراوە ئەوە خەریکی چیت؟ ئەوە بڤەیە و خراپە، ئەوە مەترسی هەیە، بۆنی ئەوە مەکە، دەست لەو شتە مەدە، ئەوە عەیبە بۆ تۆ. مێشکیان شۆردۆتەوە و لە سنوورشکێنی بیرکردنەوە باوەکان خێزان ئاگادارکراونەتەوە، دوابەدوای ئەوەش فێرکردنی تەلقینی هۆکارێکی سەرکییە بۆ زیندە بەچاڵکردنی داهێنان لە مرۆڤدا. ئێمە وا گومان دەبەین کە مناڵە بچووکەکان باس و خواسی داهێنان و سەرکردایەتی و ئامانجدانان و بڕیاردان بە مێشکیاندا ناچێ لە کاتێکدا تاقیکردنەوەکان سەلماندوویانە کە مناڵی باخچەی ساوایانیش دەتوانێ شتێک لەبارەی ئەو بابەتانەوە تێبگا ئێمە نە لە باخچەی ساوایان و نە لە بنەڕەتی و نە لە ئامادەیی و نە لە زانکۆ ڕۆڵەکانمان فێری بیرکردنەوە ناکەین، لە کاتێکدا هەموو جیهان بایەخ بە پرسەکانی بیرکردنەوە و داهێنانەدا، کەچی دام و دەزگا فێرکارێکانی ئێمە بێباکن لە بیرکردنەوەی داهێنانکارانە یان بابەتیانە یان زانستیانە و هەر خەریکی پڕکردنی مێشکی قوتابین بە زانیاری و کاتی دیکەیان لەبەردەستدا نییە بۆ دایک و باوکی بەڕێز کاتێک کە ڕۆڵەکەی ئێوە بۆتە مرۆڤێکی کامەڵ هەروەک گوڵێک وایە کە بێ ئاگایی ئێوە دەیجاکێنێ چاوێکی خۆتان بنوخێن و لە هەڵچوون و سەرکێشیەکانی بگوزەرێن و چاوێکی دیکەتان تەواو بەکراوەی بهێنەوە و ئاگاتان لێبێ لەبیرتان نەچێ هەزاران مامۆستای ئامادەی و زانکۆ تەنها دەتوانن زانستی ئەو زۆر بکەن بەڵام دەرککردنێکی دروست لەمەڕ ژیان لە ئێوەوە فێر دەبێ لە کۆی ڕەفتار و گوفتارەکانتان کەواتە هەوڵ بدەن سەرەتا ڕەفتار و گوفتاری خۆتان باش بکەن چونکە مێروولە تەنها بوونەوەرێکە کە بەبێ قسە مۆچیاری دەکا و دەنگی کردەوەکانی ئێوە هەردەم لە دەنگی هاوارەکانتان بەرزترە کەواتە ئاگاداری کردەوەکانی خۆتان بن. جوانترین خەندە ئەو خەندەیە کە بە خەم و پەژارە ئەڵێ ناتوانی بەسەرمدا سەربکەوی. جوانترین هەوڵدان ئەو هەوڵ و کۆششەیە کە بە شکست دەڵێ ناتوانی شکستم پێ بهێنی، جوانترین هیواش ئەو هیوایەیە کە بە بێ هیوایی دەڵێ ناتوانی بە سەرمدا زاڵ ببی. ژیان مامۆستایە بە بێ تەختەڕەش، پێنووسێکە کردار و ڕەفتار و کردەوەکانمان دەنووسێت و تۆماری دەکا. خەفەت مەخۆ بۆ شتەکانی دنیا چونکە دروستکراوین بۆ ئەوەی کە تاقی بکرێنێ و تووشی بەڵا ببین تاخوای گەورە بمان بینێ ئایا ئارامگرین هەر بۆیە لەسەرخۆ بە و مەشێوێ و دڵیابە کە دەرچوونت نزیکە هەوریش کاتێک چڕ دەبێتەوە و ڕەش دەبێ بەڵگەی ئەوەیە کە بەرەمبارین نزیکە ئەوە دەبینین کە نامانەوێ ئەومان دەوێ کە نامانەوێ هەر بۆیە بەهای ئەومان لە دەست دەچێ کە دەیبینین و ونیش دەبین لە خەیاڵی ئەوەی کە نایبینین هەر بۆیە ئاگاداری بەهای ئەوە ئەوە بە کە لە کیس نەچێت کە دەیبینی کاتێک کە نازانی چی بکەیت کەڕێ ڕاستەقینەکەت دەست پێکە کاتێکیش کە نازانی کامە ڕێگا بگری ئەو کات گەشتی ڕاستەقینە دەست پێکە هەندێک کات هەیە کە هەستەکەی کۆکۆتاییە لە دواییدا دەبینی کە سەتایە هەندێک دەرگاش هەیەەوە هەستەکی کە داخراوە لە دواییدا دەبینی کە ئەوە دەواازەیەکی ڕاستەقینەیە. ئەگەڕنەوە ئەڵێن شۆفێری تەکسیەک هەبوو بە درێژایی شەو ڕۆژ کاریەک کرد بە کرێیەکی کەم و دوای شکاندنی تێچوونی بەنزینەکە بەشی خاوەن ئۆتۆمبێلەکەیەدا تا ئەوەی ڕۆژێکیان بیرۆکەیەکی سەیری بۆ هات و بڕیاری دا جێبەجێی بکا، ئەویش ئەوە بوو کە ڕازی نەبێ بە کرێیەکی کەم کار بکا بۆ شوێنە نزیکەکان، بەڵکوو تەنها بۆ شوێنە دوورەکان دەڕوا تا ئەوەی دەسکەوتێکی باشی دەست بکەوێ دوای دوای شکاندنی تێچوونی بەنزینەکە و بەشی خاوەنەکەی، بەم جۆرە ڕۆژەکەی دەست پێ کرد و هەر شوێنێکی نزیکی بۆ هاتبوایەتە پێش ڕەتی ئەکردەوە بە هیوای ئەوەی کە شوێنێکی دوورتری بۆ بێت بۆ دەسکەوتی زۆرتر بە یەکجاری دەسکەوتێکی زۆرتری دەست بکەوێ. چەند کاتژمێرێک لە ڕۆژدا تێپەڕی و دوای سوڕانەوەیەکی زۆر هیچی بۆ نەهات و بەم شێوەیە بەردەوام بوو تا دیوەی شەو ئەویش هەر بە ئۆتۆمبیلەکەی سوڕایەوە لە کۆتاییدا کەسێکی توش هات داوای کرد بۆ شوێنێکی دووری ببا بە نرخێکی زۆر باش لەبەرەوەی کاتەکەی درنگە کاتێکیش ویستی بڕوات بینی کە بەنزینی نەماوە و پارەشی پێ نەماوە تاپڕی بکە لە بەنزین ئەمە ژیانی زۆرێک لە ئێمەیە زۆرێک لە ئێمە کۆشش دەکەین بۆ گەیشتن بە ئامانجێکی گەورە و خێرا، لە کاتێکدا ئامانجە بچووکەکانمان لە بیر دەچێ، نازانین کە ئامانجە بچووکەکانن کۆڵەکە و بنەمای سەرەکین بۆ گەیشتن بە ئامانجی گەورەتر. بە دەسکەوتی بچووک ناڕازین و نازانین کەس لە پڕێک نەبووە بە کوڕێک. هەر دەسکەوتی کەم و بەردەوامیشە کە گیرفانمان پڕ دەکا. نرخی ئەوەی کە لە دەستماندایە نایزانین تا ئەو کاتەی تێیەپەڕێ ئینجا دەرکی پێکەین، ئەویش دوای ئەوەی کە تەندروستی و تەمەن و وزەیەکمان پێ نەماوە بۆ بەردەوام بوون.